تێیا خطاب بە بەشەریت نەبێت دەرنەتیجە یەک سانیە و کەمتر لە سانیە نامێنێتەوە بۆ ئەمەکە ئینسان وەختی بێ ڕووکە لە غیری خۆ هەرچی زەمانە مەشمولی ئام ئەمرە ئەبێت وەیتر زەمان نیە بۆ ئەمەکە ئینسان بیپەرژێ هاوار لە غیری خوا بکە و هەنا ئەغیری خوا بوو ئەم شبهە چەند جهتی بوو یەکێک ئەمە کە خوا بە دەرد و مشکڵەکە نەزانێ کە ئەو واستە بچێ تەبیینی بکا تەشریحی بکا بۆی کە ئەوە مەگەر بە زهنی ئینسانێک تەواو ساقت و سەر لە شێواوەی شێواوە بێت کە خوا ئاگای لە شتێک نەبێت و بەندەیەک چێ شەخصی بابۆی و تازە ئەو بەندە مەگەر ئەکوێ ئەچێ و نزیک بوونەوەی ئەو پیا و چاکە لەخوا مەگەر بە چ سوورەتێکە مەگەر بەغەیری ئەوەیە کە بە ئیمان و عملی ساڵح خۆی ڕازاندوەتەوە و خوازانیویەتی بە ئەمە و بۆ خۆی هاوارکردن لە زمینەی جەلبی نەفعوی دەفعی زەرەر بۆ خۆیە یا لە محدودەیەکا کە تعینی کردوە بۆ غیر بە ئەتکا لەسەر ئائەم وەڵاخە کە پیای کردوە هاوار لە خوا ئەکات و خوا گوێی بۆ ڕائەگرێ نزیک بوونەوەکەی ئەو بەچی بووە تا ئێستا ئەمەی کە ئەڵێ من گوناهکارم ڕوڕەشم ئجازە بەخۆی نەدا کە لەخوا هاوار بکە هەر بەو سوورەتە کە ئەو نزیک کەوتوەتەوە ئەمیش نزیک بکەوێتەوە و هەر ئەو خوای کە زانیویەتی بە شایستگی ئەو بۆ ئەمە کە ڕەحمەتی پێ بکا و بە ڕەحمەت لێ نزیک بێتەوە لە ئەویش نزیک بێتەوە لە دوای ئەمە کە شایستگی پەیا کە مەگەر ئەو خوانیە کە فەرمێ لە سوورەی قافە لە ئاەی شانزەی سوورەی قافە پۆشیدە نییە و لە ڕەگی بناملی بە ئەو نزیکترین مەگەر ئەو خوانیە کەوا فەرمێ دەیتر ئەلمی نسبەت بە پیاوێکی ساڵح و بە قسەیە کە ئەو ئەیکا لەگەڵ پیاوێکی تراکە تا لەحزەی دوعا و هاوار غێرە ساڵح بووە و بە هاوار و دوعای ئەو چ فەرقێکیان هەیە بۆ ئەبێت تەبعیز بخرێت بڵێن ئەمیان لە ئەویان نزیک و بەشێکتر لەو شوبهە ئەمەیە کە فەرمانڕەواکانی ناو خەڵک کەیفی خۆیان بە پێخۆش بوون و پێناخۆش بوونی خۆیان لە دوای ئەمە کە ئەزانن کەسێ مشکل و گرفتاریەکی هەیە ناچن بە هاواریانەوە تا نزیکێکی خۆیان لە دار و دەسەی خۆیان بیان خاتە ڕوو دەربایز و مەجبوریان کاکە ئەو کارە بکەن بێخۆ ئەمە لای خوانی و خوایەک کە کتێبە ئاسمانییەکانی خۆی ناردووە هەرگیز کەسێکی لە خطاب بەوانە جیا نەکردوێتەوە و کەسی لە داوت بۆ نزیک کەوتنەوە لە خۆی ئستثنا نەکردوێت و مەگەر ئەوەی کە خوا لە ڕۆژە چەند جار تەکلیف ئەکا کە ئینسانێ بچێ فەلات ئەدا بکە سەلات بۆیە ئەڵێن بە عەرەبی کە تەوەجوه بە مەعنیەکەی بکرێ کە سەلات یانێ دوعا هاوارکردنە لای خوا نوێژ خولاسەی بکەیتەوە خولاسە ئەبێتەوە لە هاوارکردن و سکاڵاکردن لە لای خوا لە حرەکەت بەرەو کەماڵە داوای تەهیەی شەرایت و لەوازم کردن و داوای دەفعی مەوانع کردن. ئەو خوای کە تەکلیف ئەکا لە تەواوی ئەفراد کە ڕۆژێ چەند جار بچن حەتمەن لەگەڵیا ڕازو نیاز بکەن هەرچیەکیان ئەوێ داوای لێ بکەن، ئەکرێ لە دواییا گوێ ڕانەگرێ بۆ بەعزێکیان یا خەبەری نەبێ لە بەعزێکیان تا ئیحتیاج بێ کەسانێکی تر ببن بە واسطە و وەسیلە و مەگەر ڕۆژێ بۆ مسلمانێک دوای نزولی قورئان حەفتە جار و ئییاکە نەستەعین وتن ئەشێ جێگە بێڵێتەوە بۆ ئەمەی کە ئینسان ئیتر ئەسڵەن ختورکە بە خەیاڵیا کە غەیری خوا هاوار لێ بکات هەر لە تۆ داوای کۆمەک ئەکەین لە تەواوی ژیانمانا کە ئەبێ عەبادەت بێ بۆ تەهیەی شەرائتی حەرەکەت و دەفعی مەوانع لە حەرەکەتمان تەنها لە تۆ داوای کۆمەک ئەکەین ئەگەر غەفڵەت ئەگەر سقوط ئەگەر پەل لێ شێوان نەبێت چۆن ئینسانێک ڕۆژێ حەڤدە جار ئا ئەم جملە گەورەیەت بە دەنیا ئەمما لە دوای ئەوە ڕووەکاتە غێری خوا و هاوارەباتە لای غێری جا باش ئەوەیە لێرە تەوزیحێک لە مەوردی ئیسعاە داوای کۆمەککردە بدرێت ئاخراوەسە کە ئێمە لە ژیانمانە لە مەسائلی عادە داوای کۆمەک مەسئلە بەم سوورەتەیەکە بەر لەوەی کە ئینسان گەرەکی بێ لە زەمینەیەکە داوای کۆمەک لە غێری خوا بکە بیری ئەسباب و مسەبەبات بکە هەروە کە لەمەوە پێشوتمان هەرچی فعل و تەسیر هەیە لەم ئادەمە هەمووی خوایە بەڵام بۆ هەر فعل و تەئسیرێک سەبەبێکی داناوە وەسیلەیەکی داناوە ئینسانی مسلمان مکەلەفە بەوەی کە بۆ هەر تەسیرێک و هەر عملێک سەبەبی خاصی ئەوە بناسێت و هەر شتێکی گەرەکە تحققی پێببەخشێ ئەخزی سەبەبی ئەو شتە بکە بە شەرتی ئەمە کە بە سەبەبی بزانێ بە دارای تەسیری زاتی نەزانێت کە مرتکبی نەوای ئەوەڵ لە شت بێت کە بەحسمان کرد ئەخت بە سەبەبەکە بکە بەم عنوانە کە ئەمە قاڵبی فعل و تەسیری خوایە و لە دوایی تەوەکل لەسەر خوا بکە چون ئەکرێ ئێرادە بکە کە ئەو تەسیرە نەیەڵێ داوا بکا کە خوایە ئەوە من بەپێی تەکلیفێک کە لێت کردووم سەبەبەکەم ئەخز کرد جا تۆیش بیرەکەی یا بهێڵەوە کە ئەوەی وازێرەکمە تحقق بەی بنا لەسەر ئەمە ئەبێ ئینسان ئەسبابی ئەفعال و تەسیرات ئەوەڵ بناسێ تەکلیفی ئەوەڵی معرفەت دوای ئەمە کەناسی بەو قیودە کەوتمان مجازە هەر سەبەبێک ئەخت بکە و چاوەڕوان بێ کە مسەبەبەکەی تحقق پەیا بکە ئەمما ئەگەر شتێک خوا بە سەبەبی دانە نابوو بۆ تەسیرێک ئەم لە خۆیەوە بیکا بە سەبەب مەسەڵەن ئەمە کە پیاوێکی ساڵح دەست بێنێ بەسەر نەخۆشێکە خۆش ببێتەوە خۆ ئەمەی نەکردێ بە سەبەب بۆ خۆشەوە بوون ئەم لەبەر ئەمە کە ئەمە پیاو ساڵحە لە خۆیەوە وا گومان بکە کە دەستهێنانی ئەو بەسەری نەخۆشا سەبەبە لە دوای ئەوە چێ و داوای لێ بکە هاواری لێ بکە کە ئەم کارەی بۆ بکە ئەمە معنای چێ وەختێک قرار لەسەر ئەمەیە کە بۆ هەر تاثیرێک سەبەبێ معەن و مشخص یا چەند سەبەبی معەن و مشخص هەن و ئینسان مکلفە بە ئەخت بە ئەسباب بە قەیدی ئەمە کە بە دارای تەئسیری زاتیان نەزانێ و بە قەیدی تەوەکل لەسەر خوا لێرە بە چ سەبەبێک بە چ باعسێکەوە ئینسانە ڕوو ئەکاتە ئا ئەم پیا و ساڵحەواڵێت و دەست بێنە بەسەر ئەم نەخۆشا باخۆش بێت ئایا خۆی ئینشائی سەبەبێکە لەم عالەمەکە خوانێ کردو یا ئینتزاری هەیە کە خوا بەرنامەی خۆی بگۆڕێ شتێک کە بە سەبەبی قەرار نەداوە ئێستا بیکا بە سەبەب یا ئەم ئینسانە ساڵحە خۆی دەخاڵەت ئەکا لە بەرنامە و نزامی خوا دەست بەسەراهێنانێک کە سەبەب نییە خۆی لە ڕووی نازەوە لە لای خوا لە ڕووی ئەمەوە کە نزیکە لای خوا ئەم ئەمەڵی خۆی ئەکا بە سەبەب یان چی تر لەوان دیارە کە هیچ کام لەمانە ڕێک ناکەوێت ئیمکانی نیە ئەگەر خوا شتێکی بکردایە بە سەبەب لەم قەبیلە مەسەڵەن وای مقرڕ بکردایە کە ئینسان ژێر پێی پیا و ساڵحێک ماچ بکات مەرەزی سل یا سەرەتانی لێ دوورکەوێتەوە ئەو وەختە ئێمە مکەلەف بووین بەمکان ئێمە خۆ خۆمان نین کە بەرنامە بۆ خۆمان دان بەڵام وەختێ خوا بۆ نەخۆشیە مادیەکان دەرمانی مادی داناوە وەک ئەفەرمێ عسل فيه شفاء للناس و بۆ نەخۆشیە معنەویەکان بۆ جەهل یا بۆ اتباعی هەوەس دەرمانی مەعنەوی هیدایەتێک کە لە کتێبە ئاسمانیەکانایە دایناوە کە تەنها نەقشێک کە ئەنبیا و موبەلغین علیهم الصلوات و السلام هەیانە گەیاندن و تەبیینی ئەو بەرنامەیە ئیتر چۆن ئینسانێک خۆی دەخاڵەت ئەکا و سەبەبێک تازە قائل ئەبێ بۆ شتێک لە نەخۆشیەک مادیە سەبەبێک مەعنەوی کە خوا داینەناوە قائل ئەبێ یا لە دەفعی نەخۆشییەک مەعنەوی وەک گومڕاهی و جەهل و ئیتباعی هەوا، تەوەجوهی ئینسانێک ساڵح بە تەریقێک کە خوا موقەڕڕەی نەکردووە بە سەبەب ئەزانێ کە ئەمە دەخاڵەت کردنە لە کاری خوا، یا حەقی دەخاڵەت قائیل بوونە بۆ پیاو ساڵحان و بۆ غەیری ئەوان. کەوابوو ئیستعانە لە مەسائیلی عادیە بە خەڵک کردن مەسەڵەن بەم جۆرە کە ئاد کەوتومە ناو ئەو چاڵە دەسم بگرە هەڵم سێنۆ یا ئەو کۆڵە بە کۆڵم ئەمانە لە مەحدودەی ئەسباب و مسببات تا قرارەگرێت بە شەرتی موعتەقید نەبوون بەمەی کە ئەو سەبەبە تەئسیری زاتی هەیە، بە شەرتی تەوەکول لەسەر خوا ئەمانە نە تەنها شرک نین عەبادەتن، ئەمما بە سەبەب قەراردانی شتێک کە خوا بە سەبەب قەراری نەداوە ئاوا دەخاڵەتێکە لە بەرنامەی خوا و قایلبوونی حەقی دەخاڵەتە بۆ کەسانێک تر لە سنن و قەوانینێکا کە خوا حاکمی کردووە بەسەر ئەم عالەمە کە ئەم نەخۆشیە چارە بکە ئەم شەختە خۆش کەرەوە وەختێک ئیستعانەکەی کامڵە کە لەلایەکەوە ئەسبابی خۆش بوونەوەکە تەهیە بکە زەمینە مساعد بکە بۆ ئەو تەسیرە ئەم جارە هەروەک وتمان چون بە دارای تەسیری زاتی نازانێ تەوەکل لەسەر خواکە و ڕووی لێکا کە ئەو کارەکەی بۆ بکە دەی ئەمە نسبەت بە غەیری خوا مەترەح نیە غەیری خوا لە خاڵەتی نەبووە لە سەبەب قەراردانی شتێک لە شتانە تا هاواری لێ ئەەکەی لە پێشا زەمینەیەک مساعد بکەی کە ڕەتی بە ئەوە هەیە ئەسبابێک کە ئەو دەخاڵەتی تیانا بۆ فراهەمی بکەیت ئەمجارە لە ئەو داوا بکەیتە کە دیارە دوعا بۆ جەلبی نەفع و دەفعی زەرەر و حتا مەتروبە ئینسانی مسلمان داوا بکا لە برای دی بە تایبەت وەختێک کە نییە لەلایە دوعای خێری بۆ بکە و بەڵکێ شەرتی مسلمان بوونی مسلمانانی دوای مهاجرین و ئەنصار تا قیامەت ئەوەیە کە دوعای خەیر هەم بۆ خۆیان و هەم بۆ برایانی پێشکەوتوویان لە ڕێگەی ئیمانا بکەن وەک لە ئایاتی هەشت و نۆ و دەی سوورەی حەشرا بەم تەریقە بەیان ئەکا کە مەسرەفی سەی ئەو ماڵ و سەروەتەی کە بە غەیری تەریقی جەنگ لە ئەسەری کەوتنی ڕعب و ترس ە دڵی دژمنانی دینەوە و تەسلیم بوونیان و قەبووڵ کردنی باجدانیان ئەگاتە دەست موسڵمانان مەسرەفی ئا ئەم فەیئە فوقەرای موهاجرینن ئەوانەی کە ئەڵێن خاوەنەکەمان لە گوناهانی ئێمە و برایانمان کە پێشکەوتوو بوون لە ڕێی ئیمانە بەر لە ئێمە ئەوان ئەم ڕێیانەتەی کرد چاوپۆشی بکات و لە دڵی ئێمە نسبەت بە ئەوانەی کە ئیمانیان هێنا کینە دامنێ خاوەنەکەمان بەڕاستی تۆ ڕەعوف و ڕەحیمی هەر موسڵمانێک موکەلەفە بۆ خۆی، بۆ موسڵمانانی هاو عەسری خۆی و بۆ تەواوی ئەوانەی کە پێش لە ئەو لە ڕێی ئیمانەوە چوون دوعای خێر بکا. ئەمە چەند شتی تیایە. یەک، موسڵمانێک مەسەڵەن کە ئا لەم عەسرا ئەژی، مەسەڵەن وەختێ مسلمانێ ئەچێتە سەر قەبری یەکێک لە سابقینی ئەوەلی قەبری یەکێک لە ئەمبیا عليه مسلڵات وەسلام ئەبێ دوعای خیر بۆ خۆی و بۆ ئەو کەسە بکا کە ئەچێتە سەر قەبری بە سوەتی تەکلیف شەرتە بۆ ئیمانی ئەم شخص ئا ئەوەیە تەکلیفێ کە خوا دای ئەنێ ئەم دوعای خێر بکا بۆ ئەو نەک بپاڕێتەوە لە ئەو کە ئەو جەلبی نەفعە یا دەفعی زەرەرێ بە سوورەتی واستەگەری بکا بۆ ئەو نکتە یەکتر ئەوەیە کە دوعای خێر حکمتێکی تایە و شەرایتێکی یعنی جەماعەتێک واحد بن کە دروست بێ متەکەلم خۆی و ئەوان بە یەک کەلیمە تەعبیریان لێباتەوە رابطەیەکیان بێ بە یەکۆ رابطەی ئیمان برایەتی ئیمانی لە بینیانە بێ چون لەم سوورەتا حەقیان بەسەریەوەیە ئاخر مؤمنێک خۆی تەنها لە ئەنجامی تەکالیفا وەک ئەوە نییە کە لەگەڵ ئەفرادی ترابێ کە تەواسی بە حەق و تەواسی بە سەبر لە سوورەتی دووهەما ئەنجام ئەگرێ دڵگەرم ئەبێ پشتی ئەگیرێ زیاتر ئەتوانێت تەکالیفی خۆی هەم تەکالیفی فەردی ئەنجام بە و هەم تەکالیفی جەمعی ئیمکانی ئەبێت ئەنجامیان بات کە ئەگەر منفرد بێت لە تەکالیفی فەردیا ڕەنگە دڵساردی سستی بێتە ڕێگەی و تەکالیفی جەمعیش ئەسڵەن ناتوانێت ئەنجامیان بات بەس وجودی ئەفرادی تر لەگەڵ ئەمە لە عسری خۆیان نعمەتێکە کە خوا بە ئەمی داوە نەعمەتێک کە عەبارەتە لە ئیمان هێنان و ئەنجامی عملی ساڵح لە تەرەفی کەسانێکەوە بە اختیاری خۆیان دەی بەجێیەکە شکری ئەم نعمەتە کە لە تەرەف ئەمانەوە بە اختیاری ئەمان پیا بۆ دیکە هەروە کە شکری خواکە کە ئەسڵی کار هەر ئەوە، من لم یشکر الناس لم یشکر اللە، شوکریش بەم تەریقەکە بیرئەکاتەوە خۆ ئەم نیعمەتەی وا لە تەرەفی ئەمانەوە پەیا بووە، ئەم هاوکارییە لەسەر بر و تەقوا کە ئەوان سەبەبینی هی خۆیان نییە ئەوانیش خوایە تەئید و تەوفیقی ئەوە کە وای لێکردوون کەوابوو خۆیان نین کە ئیجاد کونەندەی ئەم نیعمەتەن تا شوکر بەم مەعنیە بێت کە لە مەوردی خوا ئەنجام ئەدرێ یانێ تەسەوری نیعمەتەکە بەم تەریقە بکرێت کە ئەمە هی ئەوە و ئەم جارە بزانێ ئەو چۆن ڕێگەی داناوە بۆ ئیسفادە لەم نیعمەتە بەو جۆرە نیعمەتەکە ئیسفادە لێ بکە و بە زوانێکی قرار بەم حقیقەتە بکە ئەوان نیعمەتەکەیان لە ئەسەری تەوفیق و هیدایەتی خواوەیە کەوابوو لێرە لەگەڵ ئەمە کە بیری ئەو نیعمەتە ئەکاتەوە کە لاوان سادر بووە بیری ئەو کەسەی دەکاتەوە کە ئەم نیعمەتەی بەوان بەخشیوە نیعمەتی هیدایەت و تەوفیق و لەگەڵ ئەوەی شادیری ئەوە ئەکاکە ئینسان هەرچێک بێت بێ تەقسیر نابێت ئەوەیە کە شکرەکەی بە سوورەتی دوعای خێرە بێ بۆ ئەوە کە مەغفرەت بێ بە نسیبیان وە دوعاکردنی بۆ ئەوانەی کە پێش لە خۆی بوون بە دوو شەرتە یەک شەرتی ئوخوەت لئیخوانینا هەروەک ئەوانەی کە لە عەسری خۆیان بوون دوو شەرتی سەبقەت لە ئیمانە الذين سبقونا بالإيمان يعني بیرەکاتەوە ئەمانە بە سەبقەتیان لە ڕێی ئیمانە ڕێیان بۆ ئەم ساف کردووە ڕێیان بۆ ڕۆشن کردوەتەوە کەوا بوو ئەبێ قەدریان بزانێ حەقیان بەسەریەوەیە و ئەم قەدرزانیە بە سوورەتی ئەم دوعای خێرا بێ و لە هەردوو سوورەتە لە دوای داوای مەغفرەت بەم سوورەتە بێ کە غل و کینە لە دڵیان نسبەت بە نەهاو ئەسلامی خۆی وەنە سابقین جێناوەخوا ئەو غل و کینە کە احتماڵی هەیە شەیتان بیخاتە دڵەوە نەیەڵێت و لە دڵی دەرکەوە تەوەجهکردن بە ئەم مەطلبە ڕۆشن ئەکاتەوە کە مەوزعی ئینسانی مسلمان نسبت بە تەواوی مؤمنین لە تولی تاریخا ئەمەیە کە ئەوەڵ تەسەوری فەقر و نیازی دانەدانەی ئەوانە یەکەکەی ئەوانە بەخوا ئەکات ئەوە ڕۆشنە لە لای کە گەورەترینیان بانترین فەردیان نیازی بە مەغفرەتی خوا هەیە و ئەو تەسەورە ئەو دەرکە کە ئەیکا هەڵی ئەنێ بۆ ئەمەی کە داوای مەغفرەت بۆ خۆی بۆ ئەوانی تر بکە دەی ئەمە کەی ڕێک ئەکەوێت لەگەڵ ئەواکە ئەو فەردە بە ساحێب شتێک بزانێ و داوا بکا کە ئەو لای خوا شتێکی بۆ بکا. خوا تەعلیمی ئینسانی کردووە کە هەموو کەس بە فەقیری الی اللە بزانێ. یا ایها الناس انتم الفقراء الی اللە واللە هو الغنی الحمید. مردم ئێوە هەمووتان نیازمەندن بە اللە و تەنها خوایە کە بێنیازە و شایستەی ستایش و تاریفە ئەڵا ئەمە تعلیمەکە بە ئینسان کە بەدیهی بێ بەلایەوە ڕۆشن بێ بەلایەوە کە هەموو نیازمەندی خوان و ئەمجارە داوای مەغفرەتیان بۆ بکا لە لای مەسئلەیەکی تریش هەر لە مەوردا لازمە تەوەجوی پێ بکرێت وەختێ کەسێک بنا لەسەر داوایەک کە لێ کراوە تەکلیفێک کە نراوەتە سەرشانی داوا ئەکا لە برایەکی مسلمانی کە دوعای خێری بۆ بکە ئەوڵە نەبێت لە بیری بێ کامیش هەروە مکەلەفە دوعای خێر بۆ ئەو بکە لە ئەسڵی قەزیە امتیازێک نییە تا بیری واستەگەری بێت بە ذهنیا دوو قبول بوونی دوعای ئەو شخصەکەی تر قەتعی نیە لە لای خوا مەشیئەتی خوا بێ قەید و بەندە ئازادە ئەکرێ دوعای نزیکترین عەبدیش بە خۆیەوە قبوڵ نەکا وەک بە پێغەمەری خوا عەلەیه سڵات وەسەلام ئەفەرمێ هەم لە سورەی منافقون و هەم لە سورەی تەوبە قەرار وانیە کە قەتعا دوعاکەی مەقبوڵە تا بە سوورەتی واستە قەرار بدرێت نا ڕەنگە خوا دوعای لێ قبول بکە ڕەنگە ئەگەر حەزەتی محەممەدیش بێ عليه وسڵات وەسەلام خوا دوعاکەی لێ قبول نەکە دەی وەختێک تردید هەیە لەما نسبەت بە دوعای ئەو شخصە کە ئەم داوای لێکات کە لای خوا هاواری بۆ بکات تردید هەیە ڕەنگە قەبووڵی بکا ڕەنگە نەیکا هەرکام لەم دوو احتماڵە پەنجا دەرسەوە جێی ئەوە نامێنێتەوە کە بیکا بەواستە بۆ خۆی لە نواری شەشەما گەیشتینە ئەوەی کە هاوارکردن لە غێری خوا کە یا بۆ جەلبی نەفعیا بۆ دەفعی زەرەر چ ئەو هاوار لێکراوە بە مستەقل بزانرێت لەمە چ بە واستە بزانرێت کە گوایە ئەو نزیکتر لە خوایە و ئەم ئینسانی هاوار لێکەرە دەسی بەخوا ناگات ئەو ئەکا بە وەسیلە و واستە و ئومێدی ئەبێ بەمە کە ئەو لە لای خوا بەی پارێتەوە لە هەر کام لەم دوو سوورەتە مرتەکەبی شرکێک گەورە بووە و چەناوەیەکمان بانوانی شاهد خوێندەوە کە ئاياتی چوار و پێنج و شش لە سوورەی ئەحقاف بوو کە دوو ئاەیان معنی کراوە مختەسەرەکەی ئەمە بوو کە بێژە بەوانەی وە لە غەیری خوا هاوارەکەن پێیان بێژە ئەرێ بیرتان کرۆتەوە لەبارەی ئەو کەسانەوە ئەو شتانەوە کە هاواریان لێەکەن غەیری خوا کە ئایا بۆ ئەوە شوێن هاواریان لێ بکرێت ئەتوانن جەلبی نەفعێک یا دەفعی زەرەرێک بکەن خۆ کەسێک یا شتێک کە هاواری لێ ئەکرێ بۆ ئەمە یەکێ لەو دوو کارە بکە ئەبێ بەڕاستی توانایی لەسەر ئەوە بێت و شەرتی توانایی لەسەر ئەوەیچ ئەوەیە کە خالق بێ یا خالقی سەماوات و ئەرز بێ یا مشترک لە تەک خالقی سەماوات و ئەربا ئەویش کاری کردێ جزئێک لە زەوی یا لە ئاسمان ئەو خەلقی کردێت کە ئادەی نیشانم دەن ئایا لە زەوی چ شتێکیان خەلق کردووە یا ئایا لە ئاسمانە شرکەتێکیان هەیە دەسێکیان هەیە لە خەلقی ئاسمانە دەلیلێک لە کتێبێک پێش لەم کتێبە بهێنن بۆ دەلیلی نەقلی یا ئەسەرێک عەلمی و دەلیلێک عقلی ئەگەر ئێوە ڕاستێژانن و لە دوایی ئەفەرمێ کێ گمڕاهتر و سەر لێ شێواوترە لەوەی وا هاوارەکە ئەکا لە کەسانێک یا شتانێک کە بە هاواریەوە نایەن تا قیامەت وە غافڵن وەختێکیش کە خەڵک کۆ ئەکرێن و لەم لاو لەو لاو لێیان ئەخوررێت بەرەو دادگای خوا بۆ محاکەمە هاوار لێکراوان ئەبن بە دوژمنی هاوار لێکەرانیان. و ئینکاری ئەو عەمەڵەیان ئەکەن کفر ئەکەن بە هاوار کردنەکەی ئەمە یانێ ئزهاری ناڕەزایەتی خۆیان ئەکەن لە حزوری خوا کە ئێمە بەخلافی تەسەوری ئێوە کە لە بینمانە ڕابتەی ولایەت بۆ و دۆست و نزیک یەک بووین وە قەرار وابووە کە ئێمە لە جەلبی نەفع یا دەفعی زەرەرا بێین بە هاواری ئێوەوە ئێمە دژمنی ئێوەین چونکە ئێوە بەم کارە غەیری خواتان لە ئەم مەجالە لەم زەمینەوە دەخاڵەت داوە و ئێمەش خوامان خۆشگەرەکە دۆستی خواین ڕازی بە ئاوا کارێک نین کەوابوو ئێوە کە مرتەکیبی ئەمە بوون دژمنی ئێمەن و ئێمە هەرگیز قبوڵ ناکەین لە ئێوە و قبوڵمان نەبووە کە ئێوە هاوار لە ئێمە یا غەیری ئێمە بۆ یەکێک لەو دوو کارە بکەن لە ئاياتی حەفدە و هەژدەی سوورەی فرقانە زیاتر ئەم ئینکاری عبادەت و هاوار لێکردنە تەوزیح ئەدا لە ڕۆژی قیامەتە لە محاکەمەیەکە کە خوا هی هاوار لێکراوان ئەکات و ئەوانیش تەبرەی خۆیان ئەکەن و جرمەکە ئەخەنە سەر ئەوانەی کە هاواریان لە غێری خوا کردوە جا ئەوەش لە بیرمان بێت کە لە ئایەتەکە، ئەو ئایەی کە خوێندمانەوە، هاوار لێکردن بە عیبادەت ناو ئەبا، وکانو بعبادتهم کافرین، کە کەسێک هاواری کرد لە غەیری خوا، ئەگەر چی بە واسطە و وەسیلەیشی بزانێ بۆ تەقەڕوب بۆ لای خوا، ئەوە عیبادەتی ئەبێت. ما كان ينبغي لنا أن نتخذ من دونك من أولياء ولكن متعتهم وآباءهم حتى نسوا الذكر وكانوا قوما بورا بي أو رجبك وك خوا هم هاوار لكرانو عبادة كراني غيري خوا و هەم هاوار لێکراوان و معبودان بەیەکەوە لەملاولا کۆیان لەملاو لەولا کۆیان ئەکاتەوە و لە دادگای خۆیان ئەحزاریان ئەکا جەمیان ئەکاتەوە جا لە پێشا ڕوو ئەکاتە ئەوانەی کە هاواریان لێکراوە بە شەریکی خوا قەرار دراون لە هاوار لێکردن و لە اعتقاد بەماکە جەلبی نەفع و دەفعی زەرەر ئەکەن ڕوویان لێ ئەکا و موحاکەمەیان ئەکات ئەفەرموێ ئەرێ ئێوە ئەم عەبدانی منتانە گومڕاغ کرد و سەرتان لێ شێواندن کە هاوارتان لێ کەن و بتانکەن بە شەریکی من لەم نەوعە عیبادەتە یا خۆیان ڕێیان گوم کرد و لە ڕێ دەرچوون جا ئالێرا نوکتەیەک هەیە ئەبێ ملاحەزەی بکرێ ڕەنگە زۆر کەس بڵێن ئەم هاوار لێکردنە وەختێک ئەبێ بە شرک کە لە نەوعی هاوار لێکردنی قورەیشیەکان بێت کە درەختێ ماڵێ بەردێ تەختەیەکیان بەعنوانی ئیلا بەعنوانی فەریاد ڕستی خۆیان داهەنا و ئەیان کرد بە جێی فەریاد و پەناهیان و هاوار لێکردنی ئەوان بەم جۆرە نەبووە کە ئێستا بازە کەسێک پێغەمبەران، مەلائیکە، ئەولیا عەلەیهم الصلوات و السلام بە سورەتی وەسیلە قەرار ئەدەن و هاواریان لێ ئەکەن کە ئەوان لای خوا تکایان بۆ بکەن یا جەلبی نەفع یا دەفعی زەرەرێکیان لێ بکرێت بەڵام لێرا ملاحەزەی جوابی ئەوانە بکەین کە خوای گەورە لە ڕۆژی قیامەتا سوالەکەیان لێ ئەکات محاکەمەیان ئەکات کە ئێوە تەقسیر تەقسیری ئێوە بوو ئێوە بوون لاتاندان لە ڕێیا خۆیان مقەسر بوون و لە ڕێ لایاندا ئەم جوابە تعینی ئەکات کە ئەم هاوار لێکراوانە کێن قالو سبحانەک جوابی ئەو دەسەی هاوار لێکراوانە کە کراون بە شەریکی خوا ئەمەیەکە تۆ دووری لەوە کە ئێمە ئاوا نسبەتێک لەلای تۆ بین، دووری لەوە کە ئێمە قەبووڵ بکەین کە کەسێک غەیری تۆ بە شایستەی ئەوە بزانێ کە هاواری لێ بکا بۆ جەلبی نەفع یا بۆ دەفعی زەرەر. ما کان ینبغی لنا ان نتخذ من دونک من اولیاء هەرگیز بۆ ئێمە نەئەشیا کە غەیری تۆ وەلی و دۆست و نزیک بۆ خۆ قەرار بەین قبول بکەین کە کەسێک ڕابتەی نزیکی و دۆستی لەگەڵمان بێت بێ ئەوە کە تۆ ڕازیت بێت و بێ ئەوە کە لەسەر ئەساسی ئوسوڵێک بێ کە تۆ مقڕڕە کردوە و دامەرزانی ئێمە فقط تۆمان بەوەلی خۆمان زانیەوە کەسانێک کە تۆ قبول بکە بیانکەین بە ئەولیا و دۆستان و نزیکانی خۆمان دەی ئەم جوابە جوابی تەختە و بەرد و خاک و ماڵ و درەخت و غێری ئەوانە نییە هەروە جوابی ئەو هاوار لێکراوانەیش وە خۆیان ڕازین بم کارە نییە جوابی ئەوانەوە لەخوا ناترسن و خەڵک گۆمڕاهەکە نییە ئەمە جوابی پێغەمەرانە عەلەیهم الصەڵەوات وەسەلام جوابی مەلایکەیە جوابی ئەولیای خوای ئەوانن ئاوەها تەسبیحی خوا ئەکەن و بەیانەکەن کە ئێمە لە ژیانمانە غەیری تۆ و لەسەر ئەساسی غەیری ئوسوڵێک کە تۆ داتناوە وەلی و دۆست و نزیکمان قبوڵ نەبوو ئاوا تەبرئەی خۆیان ئەکەن و ئەمجارە عیللەتی ئەساسی بۆ گومڕاهی ئەم خەڵکە کە هاوار لە غەیری خوا ئەکەن بەیان ئەکەن کە ولکن متعتهم و آباءهم حەتا لەسەر زیکرەوەکان و قەومم بووڕا بەڵام علەت شتێکی ترە ئەوە نییە کە ئێمە دەستمان لە گومڕاهی ئەمانە بوو تۆ نعمەتت ڕژان بەسەر ئەمانە و بەسەر ئابا و ئەژدادی ئەمانە بەرخوردار بوون بەشدار بوون لە نعمەتەکانی تۆ غەرق بوون لە ناو تەنەعم و خۆشگوزەرانیە تاوایان لێهات کە یاوی تۆیان لەبیر چووەوە و بەرنامەیەک کە تۆ ناردوو بۆ یاداوەری بەشەریەت لە بیریان چوەوە و ئاوەها هێلاک بوون و لەبەین چوون و تیا چوون و مورتەکبی شرکێک بوون کە بەرەو تیا چوون هەڵ هەڵیان بە بیان بە ئا ئەمە تەفسیری ئەو جملەیە لە ئایەی شەشی سورەی ئەحقاف کە فەرمووی وەکانوو بعیبادەتیهم کافرین کە لە ڕۆژی قیامەتە ئینکاری عبادەتێک ئەکەن کە ئەمان کردویانە بۆ ئەوان هاواریان لێکردون و بە فەریاد ڕەسی خۆیان دانا لێرە نزیک نیین لە خوا و وەک بازە کەسێڵێن ڕووڕەشین شایستەگی ئەوەمانن یەکە مستەقیمەن لە خوا داوا بکەین ئەچین هەنا ئەبینە نزیکان لەخوا کە ئەوان لای خوا تکامان بۆ بکەن تشبیهی ئەەکەن بە تشبیهی خواکەن بە فەرمانڕەوایان و دەسەڵاتدارانی دنیاویەوە کە لەبەر یەکێک لەم دوو عاملە یا جەهل یا هەوا و هەوەس هەموو کەس لەگەڵیان ناتوانێ ڕوبەڕوو بێ و نیاز و احتیاجی خۆی بەراوردە بکە یانێ چون دیویانە کە فەرمانڕەوایانی دنیایی بە گرفتاری و دەرد و نیازی هەموو کەس نازانن و ڕێک ناوێ هەموو کەس بچنە لایان ڕێک ناکەوێ هەموو کەس مراجعیان پێ بکەن و هەرکەس مستەقیمەن مشکلی خۆی عرضە بکا و نەفعێک کە ئەیەوێ لێ داوا بکا و زەرەرێک کە تووشی هاتووە دەفعی لێ بخوازێ و لەبەرئ ئەمە مەجبوورن کە واستەیەک پەیا بکەن کە ئەو واستە دەسی ئەگا بە ئەو فەرمانڕەوایە و ئەو ئەتوانێ بچێتە لای و ئەم مەسئەلەیە تەوزیح با و لە دواییا چارەی داوا بکا و یا دیویانە کە فەرمانڕەوایان کە لە بەشەرن و تابعی هەوەس و ئارەزوون لەگەڵ ئەما کە ئەزانن بە دەرد و مشکڵی خەڵک تەوەجوهی پێناکەن مەگەر وەختێ کەسێک لە نزیکانی خۆیان بچێ و بپاڕێتەوە کە لەبەر خاتری ئەو چارەی دەرد و مشکڵی خەڵک بکەن تەسەوریان کردوە هەر ئەم تەسەورە غەڵەتەی کە شایستەی ئەو حاکمانەیە نەقڵیان کردوە بۆ خوا و وتویانە خوایش دوور و نزیکی بۆ هەیە کەسانێک هەن کە نزیکن بە ئەو ئەکرێ خۆیان مستەقیمەن لەگەڵ ئەوە دەردی دڵ بە بێدڵ بکەن مشکڵاتی خۆیان بەیان بکەن کەسانێکیش هەن کە نزیک نین مەجبورن واستە بۆ خۆیان قرار بن کە واستەکان مشکلاتیان بگەیەنن غافڵ لەوەکە ئەوڵەن خوا لە لە حازی نزیک بوون بە مەخلوقاتی خۆیەوە دوودانە مەخلوق فەرقیان نییە بۆی هەموو شتێک هەموو کەسێک وەک یەک نزیکن بەڵێ نەوعێک تر نزیکی هەیە کە عیبارەتە لە نزیکی ڕەحمەت لەمەکە خوا بە تۆفیق و تەیید لەگەڵ ئینسانابێ کە ئەوە بۆ کەسانێکەوە زەمینەی جەلبی ڕەحمەتیان لە خۆیانە دروست کردێ ئامادەگیان بێت ئستادادیان بێ بۆمە کە ڕەحمەتی خوا وەربگرن بەڵێ ئەم فەرقایەکە کەسانێک هەنخوا لەگەڵیانە بەم مەعنا کە ڕەحمەتی نزیکە لێیان و تەئید و تەوفیقی نزیکە وە کەسانێکی تر هەن کە لەبەر ئەمە خۆیان حازر نین خوا دوورە لێیان ئەمما ئەمە مەعنای ئەوە نییە کە لە لەحازی ئاگاهی لە ئەحواڵەوە خوا لە بەعزێک دوور بێ و لە بازێک نزیک بێ یا لە لەحازی دەسەڵات و قدرەتەوە بۆ بازێک نزیک بێت بتوانێت کە کاری بازێک ڕێکخا ئەمما لە بازێکی تر دوور بێ و یا بێ هیچ سەبەبێک تەبعیز قائل بێت بازێک لەوانەی کازانێ بە دەریان بڕوا بە هاواریانەوە ئەمما بۆ بازێکی تر ئەقدام نەکات تا کەسێک لە نزیکانی هەڵی نێ بۆ ئەم کارە بێ تەوەجە بە ئائەمە هەڵساون قائل بوون بە واستە لە بەینی خۆیان و خوا و وتویانە ئەم واستانە کە لە خوا نزیکن ئێمە هاوار لەوانەکەین کە ئەوانیش بچن لای خوا داوامان بۆ بکەن و کارەکەمان دروست بێ نەفعمان بۆ جەلب بێ یا زەرەرمان لێ دەف بێ ئەم شوبهە ئەم شوبهەیە تقریبا تەواوی ئەو کەسانە کە مرتەکبی ئەم نەوعە لە شرکە بن شرکی هاوار لە غەیری خوا کردنە بوون و مورسەلین مەبعوس کران بۆ ئەمە کە مەردم لەمە بگەڕێننەوە بۆ لای تەوحید ئەوانیش هەر ئاوایان ئەوت هیچ کام لەوانە نەیەت نەیوتوە کە ئەم ڕەبە ئەم ئێلاهە کە من هاواری لە یەکەم خۆی مستەقل لەم کارەکە بەڵکێ وتویانە ئێمە فقط ئەمانمانە لەبەر ئەمە بە ئیلاه و فەریادڕەسی خۆمان قەرارداون کە نزیکمان بکەنەوە لەخۆ قل أتنبئون الله بما لا يعلم في السماوات ولا في الأرض سبحانه وتعالى عما غيري إخوة كثاني تر وشتاني تر پەرستش شكا بندقيا بوأكا جا وتمان بەندەگی سورەتێکی ئەوەیە کە ئینسان لە مقابلی ئەو شتۆ کە بەندەگی بۆ ئەکا سەلبی حەقی ئەمرو نەهی لە خۆی بکە بیسپێرێ بە ئەو دووەمی هەرچی لە تەرەفی ئەوەیەت لە ئەمرو نەهی بێ تەرەدد ئجرای بکە سێهەمیی داوای کۆمەک بکە لە هەر ئەو کەسەوە خۆی تەسلیمی ئەوەکات و بێ تەرەدود ئەمر و فەرمانی لێ قەبوڵەکا و مەککە بۆی ڕێک بێنێ، شەرائیتی بۆ تەهیە بکا، مەوانع لەسەر ڕێ دابوە کە بتوانێ ئەو کارە ئەنجام با، هاواری لێ بکا. ئەفەرموێ، ئەمانە عیبادەتی غەیری خوا ئەکەن، هی کەسان و شتانێک کە نە ئەتوانن زەرەریان پێ بگەیەنن و ناتوانن نەفعیان پێ بگەیەنن، هیچیان لە دەستا نیە، جوابیان ئەمەیە کە هاولا شفعاؤنا عند الله ئەڵێن خۆ ئێمە ناڵێن ئەمانە مستەقلن لە جەلبی نەفع و دەفعی زەرەرا خۆیانن کە ئەقدامەکەن نا ئەڵێن ئەمانە شەفیعی ئێمەن تکاکاری ئێمە لای خوا خۆمان بە تەنهایی شایستەی ئەوە نین کە چینە دەرگای خوا و لی پاڕێنەوە مەجبورین کە بۆ خۆمان شەفیعێک قرار بێن کە ئەم شەفیعە ئەم پارتیە شێتە لای خوا و کامان بۆ بکە داوای جەربی نەف و دەفعی زەرمان بۆ بکە کە خوا ئەگەر لەبەر ئەمە خۆمان خراپین ئەو کارە ناکە لەبەر خاتری ئەوە بیکە جا فەرمێ ئاپیان بێژە ئەوە ئێوە خەبەرێک موهیمتان لەلایە ئەیدەن بەخوا کە نە لە ئاسمانە بەوەی زانیوە نە لە زەویە یانێ ئەم قسە کە ئێوە یکەن مانای ئەوەیە کە لە زەوی یا لە ئاسمانە کەسانێک یا شتانێک هەن کە ئەکرێ ببن بە واستە لای خوا و ببن بە شەفیع بە وەسیلەی ئەوان خەڵک جەلبی نەفع و دەفعی زەرەر بکەن دەی لەو لایشەوە لە کتێبەکانی خوا هیچ کامیان بەحسی ئەمە نەکراوە لە یەک دانە لەو کتێبانە ئەمە بەیان نەکراوە کە واستەیەک وەسیلەیەک ئەکرێ ببێ یا لە ئاسمانەکان یا لە زەویا ئەرێ ئەکرێ ئێوە شتێکتان کەشف کردبێ کە خوا پێی نەزانی بێ ئەم ئیدعای ئێوە ئەوە ئەگەیەنێت کە ئێوە ڕێتان کەوتووە لە حەقیقەت دەی لەو لایشەوە خوایە کە هەرچی شتە لە زەمینەی هیدایەتی بەشەرا بەیانی کردووە بۆی بە تایبەت لە عەقیدەیا تەواوی جزئیاتی هەر خۆی بەیان کردووە نەیخستوەتە دەست اجتهادی خەڵک ئەو هیچ لەم مەسئلە بەحسی نەکردووە ئایا ئەکرێت ئەمە حەقیقەتێک بێت کە ئێوە ڕێتان لێکەوت بێ و خوا پێ نەزانی بێت سبحانە و تعالی عما یشرکون خوا دوورە و بانترە لەوەی کە شەریکی بۆ قەرار بدرێت یانێ نە ئاوا شتێک نییە ئەمە حەقیقەت نییە کە ئێوە ئدعاەکەن شتێکە کە خۆتان هەڵتان بەستوە ئەگەر حقیقت بواە چون ڕەتی بە هدایەتی بەشەرەوە هێخوا بەیانەکە بەحسی لەکە تەوزیحێکیش بۆ ئەوەی کە گوناهباری و ڕووڕەشی بە ئیستلاحی خەڵک نابێتە مانعی ئەوە کە ئینسان لە خوا هاوار بکا و داوای نەفع و دەفعی زەرەری لێ بکا ئەمەیە کە ئینسان ئەگەر لە خوارترین دەرەجە لە دەرەجاتی سقوت و هەرچێکی گەرەک بێت مستەقیمەن لەگەڵ خوا ئەتوانێ بەیان بکات تر ئاوانیە کە کەسێ بڵێ من ڕوڕەشم خۆم شایستەی ئەوە نیم کە بچمە دەرگای خوا با دەست پێچم بە کەسێکی تراکە ئەم کارم بۆ بکە مەگەر هەر ئا ئەوانەی کە لە دوایی بوون بە ئەولیای خوا لە پەیڕەوانی پێغەمەران عليه مسلڵات وسلام لە پێشا چی بوو مەسەڵەن سابقینی ئەوەلی لە پێشا مەگەر لە ناو جاهلیەتان نەبوو مەگەر دوور نەبوون لەخوا و نزیکۆ کەوتنیان لەخوا مەگەر بە غەیری تەوبەکردن لە شرک و لە سەیئات بوو و یا ئەمە کە لە سەیئات و لە کوفر دەرهاتن ئەبێتە سەبەبی نزیکۆ کەوتن لەخوا خاصی ئەوان بوو أجيب دعوة الداع إذا دعان يستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وقتك بندكاني من لباري من لە السؤال ينكرد أو من خم نزیکم ليت ئەترسن تۆ يسألونك ماذا ينفقون قل يسألونك عن الشهر الحرام قتال فيه قل يسألونك عن الخمر والميسر حل وهروا أو آيتانك بيانك عدك مسلمانان سؤال يعنك لغمر إخوة عليه الصلاة والسلام كحكمك لأحكام يعني بو بيانك خوا فرمي توبلي لە تەرەفی ئێمەوە بۆیان تەشریح بکەن ئەمما لێرا کە قەزیە قەزیەی ڕابتەی عەبدە لەگەڵ خاوەنەکەی خۆی مەسئلە مەسئلەی ڕووکردنە خوا و مناجات و دەردی دڵکردن و داوای نەفع و دەفعی زەرەرکردنە ئەفەرمێ وەختێک لەبارەی منەوە لێیان پرسید فەئنی قەریب حەقی قسەکردنی بە ئەو نەداوە واستە نییە